چونکە انما يتقبل الله من المتقين خوای گەورە تەنها لە چێ قبول دەکات لە متقین قبول دەکات بۆ ئینسان لە خوا بترسێت خوای گەورە عملەکانی بەسەردا ڕەت کاتەوە چێ دڵ خەلەلێک نەبووە لە نیەتتدا ڕیایی تێدا نەبووە پەنا بەخوای گەورە بۆیە بوونی ئەو ترسە براکەم چاکە بەڵام ترسێک نەبێ یعنی محبط بێ